شەوێکی تاریک و ترسناک باو بۆرانێکی وێران کرد هەموو دارستان ترس دای کرتبوو هێزی ڕەشەباکە هەموو زیندەورانی دارستانی ترساند بوو ئاژاڵەکان بۆڵە بۆڵیان کرد. هەمووتان لێرەن؟ گاڵتە بەسە وەرنە دەرەوە یان تۆ لێرەی؟ دیتکایە مەم ترسێنن وەرنە دەرەوە من ئاسکێکی مێیەم. باوە وە چی بۆم دابایە کتێ هۆلۆ خواردنی تو هاتی ئەمە تاشی نیە ها بام جێم لەگە جێت و شەحن کەمەوە بەش ئەی خوا پاتە مەخمەکە پێ بکات نە دەبزان مەچوو بزانانی و ئەفسانەیە خولێنەوە ئەفسانەی سێ وەڵاوە ڕاستی باش بزانە لەوەی. ئەوان پێویستیان بە پاڵەوانێک بوو بەڵام کێ ئەبێتە ئەو پاڵەوانە بەشەکەیتوانێت نام پارێزێ ئەوە زۆر ترسناکە دوو شەرەفت جوان سمتم بادایان نا بەخوا سوێم کردێتەوە بەو شەقانە قەسەم بەخوای کات ئەمە یەکەم ئاسکەبی بینم چاوە برێتە چاوی گورکی تۆخێنەر هەتی بۆ دوو بادان و ماداوە کەسی قناعی کرد ئەمە شاشە ملەوەکە هێدە قەسەم بەخوای بە دوو بادانی های لەو گورگەی کرد خەریک و دەست بکا بەگریان وای وای ئەگە پێویست ناکە غیرەتن نیە و فشەفشی مەکە ئەو چیرۆکەی باسم کرد هی زەمانی ڕەش و سپی بوو هەشتایەکان. هەتی و گزگن بیان بە شەق بوکەمە خوارەوە. ئەخر هەموو خەتای خۆمە ئەمن پشتی توم گرت وەسفی توم کرد ئیستا تو لە خوارە پشێ بەمن دەکەی دە باش ئیستا ئەو گورگە دێ تۆزە خۆت ببینە. ئا ئەوە بەڕاستیتە؟ وەڵا دەنا من گۆتم ئەو چیرۆکە هەر پشەیە. ئێ تۆ ترسنۆکی هەتیو بۆیە باوڕی پێ ناکەی قارەمانی من نەبوایە بەشەرفم ئێستا لایەکتانی خواردبوو لەگە ڕێزو حورمەتما. بەخوا کەوتمە جانی بە حەرەکەی کۆن فۆ ئەمدیو ئەودیوم کرد جا بە قوربان ئیتر ڕێندەن ئەو چیرۆکە تەواوکەم ئەو گورگە حەزەکە بدان بینێ ئێ باشە زۆر باشە لێڵە دەی تەواویکە ئەریاسز گیان ڕۆڵە بۆم نیشدان سەر بۆ هەیکەلەی تۆمە با گورگە بواە بەس فریای لورێ بکەوتا بواە جارێکی تر هاتەوە سەیرەکەم ڕوبە ڕووسەی ناو چاومەکە ئای مردوو درۆت مری وەڵا زەردەخەنەیەکم بۆی کرد ڕێک شت بوو لەبەر دەستما بڕۆ دواوە با بۆنە تێ بەر نەدەم کاکە یەک چرنوقی سێمەترە بێ تو دڵنیای ئێدەوەرە ڕسمەکمانە دروست کە دەی بابێ من دەی هەتی ئەو ڕسمی نیە هەر ڕۆژی دیکۆرێکی هەیە لەسەر ستایل لەڕوا مۆدێلە تو گەلە بەخیرەتی هەمومان دەپارێزی وەڵا پیاوی ئەوی ئێستا لێمانەوە نزیکە وای دەنێ ئێ برام لە دووی چ ڕووی دا. وەڵا هەست دەکەم قوڕگم یەشەکە چونکە قسەم زۆر بۆ کردن کانیە هەڵ قوڵاوە لە تەنیشت خۆمان وا چمەنی ئاوە خۆمەوە ئەگەڕێمەوە. یەس یەم دوو دینار و ڕۆبعەکەم یەس یەم دوو دینار و ڕۆبعەکەم مامە ورچە گیان ئەوە چێڵی باوەڕ بە چیرۆکەکەم کردووە ڕاکەی ئەگەر پشتی منت بگرتایە لە فرۆشتنی چیرۆکان قازانچەکەی وەڵا بەخۆی وەیە ئێ کاکە درۆم کرد دەترسم دە لە کۆرە بەوە. بێژم بەخوا وتم ترساوە. ڕاوەستە بزانم لە چیە ترسی. گوێ بگرە ئەمن لەناو دارستانی گەورە نەبوویمە ئەمن لەناو ڤێلایەکی گەورە بوویمە دەوەڵی خزمەتە کرایمە پێنج ئەستێرە بووە بەتانی مارکە بوو جلکەکانم مارکە بوو هەموو شتەکانم مارکە بوو ئەو خوارد نەخۆشانە وەرە دۆڵمایان لۆ دروست دەکردم دۆڵما دەچوومە سێرچی عالمم دەدیت بەس من ئەزانم چەند مەترسی و لەسەر بووە. دەوەڵی سەلامەترین حەیوان بوو. ئاخ لە قوڕت نێم تۆ هەر سێر چا پێ کری بەقەد گایەکە بووی لەسەر شانۆکە. ئەتو دەرێ ئەو گورگەی کەم جار دێتە ئێرانە؟ کورە وەللەهی ئەگەر گورگەکەی ببینم یوساین بۆڵدیش نامگاتێ لە هەرات. بەخوا وا بڕوا وابزام لەم دارستانە کەم پێکە کەمەوە. کورە بابە من کەوی بوومە کەوی ئەو دڕندەیە بەشەری دەخوا. بەخوا کەوی و شاخی و داخی و ئەم قسە قۆڕانە ناخوا ئەو بەس گۆشتی پێوە بێ ئەیخوا ماشەڵا تۆش بەقەدەر یەک فیلی بەخوا وەک میک میک ڕاکەی وەکو نەعامە بچیە ژێر عەرز هەر ئەدۆزێتەوە ئەتخوا دەبگەڕێ و قسە ماوە. ئای خۆزگەم بەوەی نەبی ئەوەی دەبیتە ژنی تۆ لۆندەی دەرێی دەرێی. کاکە من ئەرکم لەسەر شانە من بەڵێنم داوە ئێوە بپارێزم بۆ باوەڕ بەو قسانە ناکەی کورە دە پێم بڵێ. دە وەڵاهی ئەم سەری دنیا بگەڕێ و ئەو سەری دنیا بگەڕێ هاوڕێ وەکو من نادۆزیتەوە بۆ لێم ڕاکەی. کاکە من داوای لێبوردن دەکەم باشە ئەمن دەچم لەو ئاقارەی خۆم دەشارمەوە تاقەتی شەڕ و هەرای ئەو گورگەم نیە باشە. باشە لەوێ لە کوێ خۆت ئەشاریتەوە. کورە غورفە کەیە لەوێن دەر خۆم سزن دەکەم هەرچ نەبی سەلامەت دەمینێمەوە ئا تەمەشاکە وای دانێ ئەوە ئەمنم ئێ ئەو دارانەش دادەنین و ئەو خاخارۆکەش گورگەکەیە یانی ئەگەر ئەوها تێشی پەستی ناتانی بێتە ژۆرێ بە خورتیش ئەخەر جێ لە تۆ هێزی خاڵخاڵۆکە و گورگەکەی بەیەکێ ببوورە کاکە وەرن ڕێکەوتنێک بکەین بمگەم بە گەورەی دارستان وعد بێ هەمووتان بپارێزم لەو گورگە براشتان ئەبێ بەدەم ڕاستی ئاواییەکە قەیناتکەم بە جێگری خۆم تێڵێ ڕازی کابرا تۆ خوایە لە کۆرم بەوە ئێت ڕازی بە خاڵە بووک تۆ هیچ زەرەر ناکەی وەڵا هێشتا شگەلە خراپ ڕوویدایە ئەوەندە خراپە هەر نەبیتەوە وای کە قشتی چی ڕوویداوە کورە نابووت ناکەوە گورگەکە بی کارەسات خۆشەویستەکەم ڕۆیشت و بەجێ هێشتم ئەو دنیا لەوە لادێ هەمووی بێوەپا بووینە گەلێک دڵم توندا ئیلۆ وەڵی خەوتو بووم کە لە خەو هەڵسام کەسی لێ نەما بوو خۆشەویستەکەم ئاخە لۆ لۆ بەجێم دێڵی لۆ سما تو قلیشت هەیە؟ یانی مەسەلەی گورگەکەیە دیسان یارمەتی منتان ئەوێ. ئەرەوەندەی بەخۆ دەبەسە. یە قۆچەکە ڕاست ئەکات پێویستمان بە یارمەتی تو دەبی. تو ئەو خوایە بۆم گەڕێنەوە باشە. نیگەران مەبە خۆم ئەچمەی هێنمەوە. لەگەڵ ئەم برادەرە بۆ سوڵح ئەکەین و ئەیهێنینەوە ئێ گەر گورگەکەش هات ئەوە براتان لە پشتانە شوێنەکە ترسناکە بەس مەترسە سبەی ئێوارە ئەتان بینمەوە هاوڕێیان خواتان لەگەڵ ئیلۆ. گیانی ئیلۆ. قوربان بم بە کەس نەلێ لە گورجی دەترسێم باشە. خەمت نەبێ ئەو قسەی تۆ خراوەتە بیرێکۆ کونەکەی ئائەمە نابێ بەس لای جەماعەتی دارستان باسێکەم. ئەهڕەبی ئەو قۆچەی تریشت بشچێ. سڵاوتان لێبێ هاوڕێیان ئەو ورتەزلەی خۆمان لە گورگ ئەترسێ عەیبو شورەی. یەعنی ئەم تیمە ئەو شتەزلە دەترسێ؟ ئەرەوەڵا چوە بۆ ئاقار خۆی بشارێتەوە. ئەو چیرۆکانەی تۆ ڕاست نین. ئا براڕۆ هەتیو خۆ باوەڕ بەم ناکا و کچە. دەفشە فش وەڵایی بە تەمەنت گورگت نەدیتیە. بەخوا خەتای منە مێشکی خۆم بە ئێوەی لاکەم بڕۆم سەرم هەڵگرم لەم ناوە نەمێنم. کورە دەبڕۆ با ئەمەش ڕزگارمان بی لە دەست ئەتوو بە وەڵاهی موشکیلەی ئەو دارستانەی هەمووی ئەتووی ڕەخنەی لەو ورچەی دەگری لەمە دەگری بۆ خۆشت گەلەک جوانی دەبڕۆ کاکە سەری خۆ دەرگرۆ لە کۆرە مەش بۆ دەبڕۆ دای دەم و چەکمە جێڵی هی ڕیش تاشینە هەتیو لای بە. ها ها دەی زەوج گلێ و گورگەتان هەیە گۆ ئەی بتۆقن. ئەم قوتە ئەبینن بەس فشە فشە کات قەسەم بەخوا جارێکیان ڕزگار نەکرا لوش درابوو کارەساتێکی مرۆیی نەخولقێنن ها بەری نەدەنەوە. لە ڕاستیدا من هەتا ئێستاش ناترسم یانی تا ئێستا. مستەر وینی بەخوا حەزی لە گۆشتی سەگە وەکو لە ئەرەوەڵا هەندێک سەرکەشی لەگەڵ بی حەزی لە گۆشتی سەگە هایگرۆ ئەجا بۆ مراوی داماوە حەکی تۆ وەکو چیلکەی ددان بەکاردێنێ جان تەمووی توکە ئوف قەسەم بەخوا کە برسی بێ میزەڵانی شەخوا وەیس ئەوە چییە میزەڵدانەکە وەڵاهی ئەم بەخۆم ناترسێم لەو ئیشانە ئەترسێم کە تۆ دەیکەی ئەتو سەری خۆت دەخۆی کورە من دەمێکە سەری خۆم خوار لە بەشی دووەم بەخوا سەر و پیساڵی منی ناوێ حەزی بە گۆشتی ئێوەیە ئێ دەست پێ دەکەین کورە دەست بەچی بکەین ورچەکەمان زۆرە ترسێ نا باشە جێلا ئەمە کو دەتانین ئەوە بکەین بەدەست لەملانی ئەم شتە ئەکرێ ئەوە چەنێکە خۆو نەشتووە پار جەژنی ڕەمەزان غەدر لە خۆت کرد چۆن وازو خۆو شوشت ئەی ئەم جەژنە بەتەمای وەی جان کوڕخۆم لە مارێ بە ئەوی خوایە جان گرەوە خەو بوو وەی بابەچە غەریبیم دەکردی وڵی تۆقی بم لەو گورگەی ئەرە تو لۆ پشتر لە من کردیا چیە دەری بە من ڕازی نیاتیمەوە سلام و عەلێکم بێت بەخوا ناوێ قۆڕە هەیە. خۆت بە کوشتن مەدە ئەوڕۆ جەوم نیە. ئێستا جەوە هەڵەسێنمۆ ئەها سەیری کە ئەها نەستەلێ ئەوو هەتبوو نەستەلە لە چێی نا. خەریک بوو لەگەڵ ئەوەیا بیگۆڕمەوە تۆزێ نوزە نوزم کرد وتی بۆ خۆت بیبە تا تامی خۆشە بڕۆ پار وەرەوە باشە. ئێستا تۆ تۆ بکۆ شوشەکەت وەرگریتەوە وی وی وی وی هەی بزن دەست دەوەی بدێ و زارەخینە دەڕژێ ئاچینە ئێرەوە. تێپەڕبوون بە ورچی مەرگی گەورە؟ لۆ کێشە دێ کاکە؟ ئەم ورچ نیمە؟ ئەو قتعەیەش باسی ورچی دەکە نابینی ئەخرم نامێ بمرم کاکە ئەگڕە بیزی ڕە بکەی هاتی باس دوو دت بە قەدەر منە دەی با تۆش بقینە ئەو جەنگەڵەوە ناوەڵاهی بە حیاتیشتی وا ڕوونادا بە تایبەتی لێرە ئەوجە پێش بکەوە بچینەوە مارێ. کاکە تۆ بۆ چۆنە ترسنۆکی ئەی باشە شتێکی تر ئەگەر ئەو جەنگەڵە پڕ بێ لە گوپە هەنجوین دێی ئە وەڵا ئەوەیان دیار نییە بەوەش ڕازی نابی ئەگەر دەستە لەکەی دەمی خۆمت بدەمێ هەتیمە وەلای بۆ معدەی توی لێ دێ ئەوە شێڕە بۆگەنیت کرد بۆگەنی بەدوامە دەراوەستە چێوە دەچێ ئەدی ئەنگۆ ئەمنی لەگەڵ خۆتان نابان وەڵا سەرێ لەو شارا دەین من دڵنیام خۆشەویستەکەم ئیلا گورگەکە خواردوێتی ئەتوو وەعدەدا لەوم بهینیەوە ئێمە ئەچین پیاسەیەکەین لەو دێ تۆش وەرە نەکا بە دوو کەوت بێ بەشکو بیبینەوە ئۆو ڕۆژێکی گەلە خۆشە لە کۆتاییدا بەختە شازەکەم گەڕایەوە بەڕێز ڕاوچی ئەوە ئەتوو ماوەی چەند دەبی ڕێبەری سروشتی لێرە؟ کورە ئەوە تەمەنەکە ئەگەر بە پێی یاسابێ ڕاو قەدەغەیە بەرانەچینە ئەمن بەبێ ڕاو ناتوانم ڕاو بۆ تێزیانێ من ئەوە ئەمن تەمەنەکە تەگە سروشتی پێگاتیمەوە حەزم لێ ئێستا چا پێ شێران بێنە بەرامبەرم بۆ کامیرێ ڕسمەکی تەگە شێرانەگرم ئەو کامیرەکە چەند جوانە یارەوە دوام کەون گەشتی ئەو جارەمان لۆ ناوچەی ورچەکانە ورچی گەلەک حەنتیکەی تێدایە. ئەمن بیستم ڕاو کرایە. وەڵا منیش بیستم گۆتیان شتی وا لەو مەنتیقەی نیە هەموو درۆیە ئەرێ گورجی لێیە. کورە نا نا گورجی لێ نیە هەی بتۆقی ئەرێ وەڵا. کورە جێلە چار کەروێشکان تەگە خۆ ببە خوارێ ئەگەر هەزار گورجیشت لۆ بێت لەسە یەک پەنجەیان سوڕێنی تێگەی چارێم. ئەم ئێ باشە. یەڵە بە پشتم کەون با بچین دسێ ورچان بگرین ئەلێرە ئەوە شیە ترسێ با بە پشتێ من نەکەوی چونکە تشتی زۆر حەنتی کە دێتە پێش چاوی ڕەنگە بمری ئای من پێم نەوتی خاڵە بوو ئێرشتی مەترسی لێ نییە زۆر خۆشە ئەوە چی و بینیوە جاشتی نادیارتریشی تێیە وەڵا و تەلەفۆنەکە دایکم نەبوو هەڵە بوو کابرای جاجک کوردی بوو بۆی نەدا وەڵی داوای لێبوردن دەکەم ئەو سەوتە هی مایدەی من بوو بەخوا زۆرم برسیا ئەوە لە برسان وە دەکە خەریکە منم لە برسای ژنی تۆ بیابلیقێتەوە لە بنتا فرچکم کەوت هەستە لە بانگوتی لێرە دەترسێ وەڵا و هەیکەلی تۆمە بە دیوارمە خوار بە پێوە ئەم کە دێمە و جیانە ڕاست حساسێ دەمگری ئەو بۆی منیش لاشەمە خورێ هەمووی کرمەلیقەی توێ هاتۆتە گیانی منەوە دابە. بەو خوایە من مێوانم لێرە ئەی با بڕۆ هەر ددانە و شمشێرەکە ئەوە دەستی گەلک باریکە کو پرچی خۆی پێشانە دەکا ئەی برۆ بۆ ئاسکە خشبەرەکەی لای خۆمانەوە دووی بەخواش تێشی ناشیرینە هەراتر ئەرکەچی نیشتیمانە هەرێ برادی ڕاستە زلە پێویستە ئێستا ڕووبەڕووی ترسەکەت بیتەوە سەی ناو چاوی تۆ بڵێ من ورچی چاونەترسم ئاوا بنەڕێنە بۆ سەروو. سەروو. حەکی بیکە بورجی ئیڤوڵ دوایی بکە بە دوو کەرتەوە مانگایەکی شیردار مریشکە چێلکە کەر کەروێشکێکی خوێڕی دەوەرە با منمان جیکەین و یەکێکمان بخنکین و نەجاتمان بێ ئەرە وەڵا سێبەرەکانیان دەرکەوت هاتی با بڕۆین تا هجوومیان نەکردووە دەوەرە ئەی ئافەرینێکم سواری کەری شینێکم هاتی و غەزەب ڕووبەڕووی ترسەکەت بوویتەوە ئێستاش ئەترسی؟ دەی کە هاتا سەفرەی خێمەکە تەواو بێ. نابی نا هەتا ئێستا لە ترسی مێش ئەنجینی ئەنجینم لە دارێ دەرنەینایە خواردنی سەرەکەیشم ئەنجینە وەی نەریە ئێ چی سەردەمی فیرعەونی هات. تۆ ئەقڵەکەی من نەبی مردبی. ئەڵێشت ڕەنجە ئەمن ئەرکەکەی بەجی هەتیو هێنم چەقۆم یەک ئەبێ وەرە بیخە بەرێ. ناوی عەیب نەبێ. ئەخر چەقۆی لە کێ نەڕاکم ئەو هەمووی کورە ئێسکە. دەموچاوی دەموچاوی دیارە ئادۆ چاوکەرەوە ئیلۆ دەیەوێ وەک ئێسکە پەیکەر بخوێینەوە ئەمنیش سەمای ئێسکە پەیکەر دەکەم هەر بەو شێوەیە خۆتا بلەرزێنن بەرامبەرەکەتان ئەترسێ ئێ وڵی دەترسم مێرە زۆر ترسناکە باشە تۆ ترست لە چییە وای ئیتر ئەو یاریە بەسە هاتی و عرز قوتی دا ئەوە شەفەوتان خۆ بینیت ئەم لیچم لێ دیار نییە کاکە ئەمە ڕازیمە بە مردنیە بەڵام دەمەوێت سەرەتا خۆشەویستەکەی خۆم ببینمەوە ئاخ لە دەزەمە چەناگەت بێنە. برام چەناگەم لە کێ بوو؟ وەکو هەولێری وتەنی گەردەنێ بێنە ئە ماڵێم گردن زەردێ هی من لموزە ئە لموز لابە دەی کاکە هێستان کۆکەنەوە کاکە بە کورتێکەی کە گورگەکە دەرکەوت ئەبێ لموزکەین بە ئاسمان ئەوە بیرۆکەیەکە بایدەم بێتە ئێرە ئەبێ وەعدم پێ بدەی بی بۆ ئەو سەفرەیە ئەگەر بردمەوە کوپانجینە چی چیام دەوێ باشە دیسان دەتەوێ بادەی وەڵا زۆرم وت لەشم یە شەکاوتم با هەنێ سووری بام ئەرێ لە کەل دەرکەوتی وەمزانی قۆزی سەر وەک سەباتە مل وەک درۆزی لایک ئەکشن ئەو ئاماژە لەوە منە نا پێویست ناکات تۆ بکەی. لۆ ترس دەرکردنی ورچەکەیە دەبی ئەوە بکەم. ئێ بەخوای تۆ هەر لە درندەش ناچی دەزانی لە چی دەچی بەو قینە و قەوزەی. ئێ باشە ئەوە تەنها نمایشەکە لۆ ئەوەی ترسی ئەو ورچەی دەربکەین پاکە خۆ ئەمن نەم گۆتیە لە درندەی دەچە. گورگە چاو زەقەی لای خۆمان نێی بووک بخۆی بە قوربان. ئەمن هیچ بە شەکم ناوێ. ئەتو هەمیشە دۆڕای. هەنکە کاتی جێبەجێکردنی پلانەکەیە لۆ ترس دەرکردنی ورچە. بەس هێشتا زۆرم برسیە توخوا بم شارۆ تۆ گەورەی ئەو لێرەیە ئەی بەس دەزمانی دامە من چزانم واد لێ دیە هاتی بەخوا هەنجیش بەرازە هەریێ هەتی بۆ نیشان بەرندا سەروەتم ئەو قۆچەیە ئەگەر هەرە نەبم جێم لەو دەنجە ورچەیە ئەو هەرا هۆریە چییە؟ وای بابا ورە ئەوە گورجە شاخدار ئەوە چیەوە کابین ئەوە تاپڕم دەنێ نەمینە وای بابە ڕۆکە بووم بەخوا پێم ئەو کامیرانە تە سەرتان نەشچینم ئەوە چ دەحبایەک بوو وەختی ڕایاتە حەجۆ بۆ لە ناخۆشەتیان باوکە ڕۆسەرم گێژەخوا خنکام ئەکرد ڕۆژ بێزی لە ئەمە چی و بەردا کورە نانا ئەو هەوای دەگۆڕم ئەوەی تیدا مایتەوە یە و ترسی دەیگۆڕم عنینە هەموو ئەوە حەزم دەکەم و فرێت دەمە دەرێ و ئەو دەبە هەر نەواچی کیسەکەم هەیە بدەمێ لە خۆت هەوای تێ دەکەی بالۆ خۆ ینی سەلامەتی ئەرێ بەڕاست پێشنیارێکی چاکم هەیە بۆ نایان بە قسەم کان وەڵا تەقیم لەگەڵ دایرەی مرۆڤ ئیتیفاقکەین بە نیوەی کامیرەی ئەلێرەدانەی چێڵی ڕازی پلاستەروینی تۆڵێکی بینی خۆمان بێ و بیرۆکەیە نوێیە کەس دای نەناوە جا ئەوەی خۆشە پارە دەبێ خۆشەویستەکە دەدۆزیتەوە بەخوا کە بە لاکزیزێکەوە بۆی ڕۆیشتنی قۆڵت لێ دەرکرد ئەوە ئەو کاتی ئەوا لەو عەردەیە بۆتە خشێ بۆتە کاتەوە بەبێ ساختە گورگە کاڵیە. لۆ مەبەستت ئەوەیە پێشتر عادی بوو؟ بە کەرامەتم بە حەیاتی ساختە نەبووە و ڕاستیە با پەلەی لێ بکەین ڕاکەین کەمێ ئومێدمان بە تۆ ماوە ئیشەکانمان لێ تێک مەدە با ئەو ئیشە تەواو کەین براڕۆ مێشکم تەقیونم بۆیان باس کرد وابزانم ئاخیرەکەی خۆمە خوار ئەمرم لە داختا وەڵای لەوانەیە ئەمنیش حەز بە مردنێ بکەم بەڵام جارێ نامەوێ بمرم هەتا زگم تێر ئەکە نەبی بدڕێی لە برسا باشە وەڵا بیبینم هایفایڤێکی بۆ کەم بە دوو پەنجە کاکە من پێنج پەنجەم لە چۆ ئەرێ تو بوو لۆ ئەوەندە ئەمەی دەخەیە مەترسیەوە ها؟ ئەو عەلەسە زەتوو باشترین برادەری مەی. باشترین برادەر؟ هەرگیز ئەو قسەیەت بە من نەوتووە براڕۆ فرمێسکی چاوم ناگیرسێتەوە وەڵامەکە تۆزێ بە تف تەڕیکەمەوە وەڵا سوێریشە بەسی ئارەقەکەیە با بێینەوە سەر باسەکەی خۆمان برادەر ئێستا من تۆ باشترین هاوڕین ئیلۆ و بوو بەڕێز مستەر وینی کاکە ئیلۆ و بووک و پلاستەر وینی خۆزگە پلاسک و وینی بوو دانەک پلاستەر یاری لەگاقلی مناکە ئەم مستەرە چێلکاندوتە بە ناوتەوە وەکو من و بووک سادە بە ئیلۆ شتێکم بیرکەوتەوە ئەم پلاسکوینیە بە دوامان کەوتو هەست بێز و شتەکات ئەمن بە غیرەت نیمە ئەگەر بە غیرت بامە دەبوومە باشترین هاوڕێنگۆ ئەو وەختی نانتان دەدام و زگشتان تێر دەکردم. ئەتوو حازر لە چ جۆرە خواردنە چیە؟ ئەتوو ئەمنی دەرێی؟ ئەوە چەند دەڕوا بەخوا لەوانەیە هەر بیسیە بڕوە وڵی دەری بەرپێ نەچی بمێ بیدەمە بەرتەقلان دانیشە تۆ و قەلە نین تۆ سەیری کەمسانە بە بادان چی لێکەم ئەو کابرا سێ بەشە بە دوو دەم و قەپۆزێ ناشرینی هەیە. ئێدە باشە بێدەنگ من بێدەنگ با تەمەشا ئەوراخەکان بکەین مارسیا ئاگادارکردنەوە لە هاتیام زۆر سوپاس سەرۆکی بەڕێز ئێمە نان دەفرۆشین بۆ دەستکەوتنی بڕەپارەیەک بۆی کەی پاسەکە بدەین بە خزمەت هەمووتان پاشە من نەناسن و هەمووشتان نەزانە ژیانێ من کووە ئەرێ وڵا ئەتۆ ڕاوچی ڕاوچی چی ڕاوچی نا وەبرێ من باشترین ڕاوچی لە حالەمێ ئەو هاوە برێ باشە ئەلحانەکی نێ من هەندێک پێداویستن نەوێ لە بۆ ڕاوکردنێ ئەچمە ناوچە ورچەکان ورچەکی لێ یەک دەفتەرەکە هەر ئەوەندە نینە پێ قڕحانێک گورجی لێە قۆچی یەک مەترەبی تەبێ ڕاویان کەم ئەو درۆیەت چۆن دروست کردی شتی وا هەر نییە کورە دەکردنەوە مارەوە دان بەخوا ئەتوو کچە چێتە خۆ ڕازی وەچێ ڕاوێم کرد ئەو کاتە دەمبینەوە ئێ باشە خۆ تو هیچ بەڵگەکت لە کن نییە تەمەشاکە چ برینەکی گەورەی لێرێ من کردیا ئێ بەو خوایە لێ خۆشبوونی نییە پێ قورحانێ هەر دەبی ڕاوێی کەم دابەزە گا بەڵک پشتم بۆ دوو کەر دە خۆ ڕاگرە خۆ بەخوا پیاوێ وێ خۆ ڕاگرتن ئەو هەموو قەلبم تەقاندی چت دەێ. کورە عەفیج قێ. دڕاوە ڕە با تێبگەم زانم چ دەرێن هەر قسەی دەکا بەس نازانم چ دەرێن جێم لێ نییە جامەکە قەپاتە کەرو عربانەی گرتووە هاتی وشێرۆت بۆن گرم خالیە دێ لا تۆ کوشتمی تو خووە ئەمە ترسێکی گەورەیە لە بۆ دارستانێ بڕۆن نێ بڕۆن نێ ڕستم گرتینە چەند حەمتیکەیە ئێ وەڵای دەنا ئەوە گەلەک بچوکە. کچێ دەوس بە جێلە ئەوە ئەتوو قوتەی لۆیێ ئەوهای دەبینی سەرێوی هەنچ یەک بەرمیلی بوو ئەی بابا وەچی شێتانی نەهات بوو چاوی ئەوها لە لێ زەق کرد بوو ئەوهایە کرد ئەو یەو درۆیە. لە توڕەیە دیار بوو کە برسی بوو زۆری برسی بوو بە دینم ئەوە خراپترین جۆری برسیە دەک دەستی شکێ بەرزم کەوە. کورە دەخۆ ڕاگرە سەر بە چوتو سەلامی دەخوا. بەقوربانت دەبم وەرە خوارێ بەخوای لەوەتی قلەکەم ئەمنی بەجێ هێشتیە ئێسکم زەعیف بوو قوتم نەمایە. ئەو دەبرسێتم ئەو گۆشە لێرە چ دەکا؟ بەڵام ئەو جێ باوەڕ نیە دوورە لە ڕاستیەوە پلانی خۆتە جانگۆ هەر باوەڕ مەکەن ئەوە تا ئەمە ڕوونکردنەوەی خۆمینەیە بە بەڵگەوە بڕۆن نێ بڕۆن نێ من زۆر لە گورگەکان دەترسێم ئەوە تا ئێستا وێنەکەشم دیت چ دەرێ بە پاکەی وەکەم. بەخوای وابزانم ئەو حەبلە خۆشترین ژەمە خواردنی منە برا لە ڕاوە حەبلەی مەخۆ قڕحانەت و بیبینی ڕاپ بە خۆدا ئەگەر ئەنگۆ ناوێرن ڕێگە پەمە بدەم با بیا کوژم ئەمە خراپترین کۆبوونەوەی پیتی ئەیە هەتا وەکو ئێستا بەدا کورە بەخۆی کامیشی خۆش دیارە بەس هەندێک خێر کەمە ئێدە باشە مشکلە نیە وەرزی ڕاو بەس لۆ توکرای تۆ باشە. ئاه ئەوجا بڕۆم قوتاپڕی ناو گریزی دەربینم. ئەو ئیجتیماعە دەبی لۆ چ بی. ئۆۆ بەخوا موشکیلەیە کورە دە وەڵای لە بەشەری خەتەرتر. بەڵام ئاگەدار بە کورە نابی دەسکاری هیچ تەشکەکەی لەو دارستانەی جگە لەو گورگە ترسناکە. غەمت نەبی نا ئەو گورگەی ڕاوەکەم و خۆم تەقاوتەکەم. حەیا دێت و وەڵاهی بلۆک بێتە سەرت تەقەی لێ دەکەم بەس لەو گورگەی ناکەم شەڕێ من لۆ ورچ و مامزەیە ئەوجا پێلێنێ دور بە خبریان دەینێ ئەوجا لە بەزمی ئەو گورگەی قوتارمان بوو سڕێ ئەو ڕاوچێ ڕساگرانەیە وەڵای تاکە خەمی من خۆشەویستەکەمە لەو ڕاوچیە ناترسێ مستەر وینی بەڵام برسیمە نازانم خواردنەکەم بەدەست ناکەوێ هۆهۆهۆ هێ مستەر وینی لۆ بەجێ دێڵن بۆستن بۆستن خشەخشێ دێبزان چییە ئەمە چێڵی مەساجی سینیەوە ئەمە مژی کاکە بەخوا کیسێ خفکەم بە سەرتا ئەتکە بە پەرداخی ئاو بوو گوەرە بیفڵقێنەوە ئای پێێ بخۆم ئەرەوەڵا ویستم باسی گورگتان بۆ بکە ئەم شتە پیسە هاتووە ئەمژێوکمان بکەم مژە خۆ ئەمە هەر ئەو مشکیلەیەمان نییە باشە ئەمە گورگەکەی چ لێ بکەین؟ باوکە ڕۆنەبێ بوو بە دوو مشکیلە چۆن چارەی کەین؟ مستەر وینی لە بیر نەکەن ها. ئەوجا ئەمە لەو دارستانەی لە تو زیاتر کێمان هەیە ئەگەر ئەتو بتانی وەرزی ڕاوی ڕاگری و ئەو گورگەش نەیەلی ئەوا لە گەرت دێمە پشت سەیتەرەی لە خۆمان تکەی لێ دەدەین. بەرێ. بەرێ لۆ چ؟ نا. هاتین بڕیارەکت نەدا تا سەر بی جارەک دەرێ ئا جارەک دەرێی نا. ئای چ بکەم بەس بابم نەمایە. مستەر وینی لەبیر نەکەن ها. وەڵای ئەمنیش حەزم لە خۆ شاردنەوەیە. چاو شارکی ئەکەین هەدی ئەمە ڕاکەینە وەڵای خۆم ئەشارمەوە. کورە وە گەلە خەتەرە. بەخوا و گرگە وانیە بڕۆ باوەشی دوو ماچی موحتەرەمی بدرێ ڕوومەتی بادا شلە بێ لە بەردەستا. بەردانەوەت ئەرکەچی نیشتیمانیە. بەخوا ترساندنی تۆ دوو جا ئەرکی نیشتمانیە. بەرێ. هەتیو دەقم گرتوە جارێ کۆم کەرەوە. باڵ و لینگت لێ فش کردمەوە کۆم کەرەوە. ئێمە لە دەست گورگوشت ڕزگارمان ئەبێ وایە؟ وەدەرێن. بەڵێنم پێ بدە ئەو گورگە لە ناو ببەی کو پەنجوینەکەی شاخت بۆ دێنم باشە؟ ئەیدەی؟ ئەوە. ئەخەر لای خۆی من و تۆ باشترین هاوڕێی یەکترین. نا وەڵا تۆ برای منی. هەرچیم وت لە دوام بیڵێوە من بووکم من ورچی ئازام. بەڵێ ئەمن ورچەکەمە ورچەکی ئازامە. تا کۆتای لەگەڵ مەبی؟ ئێ هەلە گەتوو بووینە. وە منیش لەگەڵتانم. زۆر باشە با جارێ بچین تەیارەکە بدۆزینەوە گەشتێ بکەین بەو ئاسمانەیە دەی وەرنە خواردنگەی ئێد و ئێدنی لە کۆشکی پاوتین پەتاتە و ساس و هێلکە بەبێ ئەوەی مووی تێدابی ڕەچاوی باری دارایی هاوڵاتیانمان کردووە و پەتاتە هەرزانێ جوان جاسوور کرایتەوە بە ڕۆنی خۆمانێ ئاووت بووە و ساسیشی تێکراوە گەلەک بەتامێ سپێرەی هێلکەشی لەسەرە کاکێ. یەک جار سەردانمان بکەی گەلەک چاکێ. لەسەر ڕێگای خێرایی حەوت لە نزیک دارە گەورەکەی. خواردنیشمان دەرەجە یەک پاکێ. دەی هەرێن بگەنێ. هەتا قوتت تێدایە خێرا ڕاکە. خۆشترین خواردن خواردنی ئێد و ئێدینە. دەورم گەنێ تاقلاسە بوێ. بازارمان خراپە ئێت. چی گوێی مەدەرێ یەک مەعاش بدرێ هەموو شتێ چاکە بێتەوەێ. مشتەریە وایێ؟ بەو قێرانێ ئەو دەموچاوە هاتێ. ئەرێ سەلام و حەلێکوم ماندوو نەبن. ئەو ڕاوچی یاخۆ بە خێرێی. ئەو لە ماوەکە گۆشتی کەومان لۆ ناینی دەرێ ڕاوی ناکەی چ ڕووی دایە؟ واز تە قسە قۆڕ بینە. ئەو دوربینەم لۆ تایم دۆ. وەڵا ئەمە زۆر جوانە ئەوە نای گۆڕی تۆ وەرە گیتارەک مەی ئیسپانی ئاوا بیژەنە خۆشە ئەتەوێ. وەرزێ ڕاوێ کرای تۆ و ئەچینە ڕاوێ مەرەق لەو ورچ و مامزەیدا پێستێ وانە فرۆشین و پەشێن گۆشە دەم. ئۆۆۆ کورە دە ئەوها برێ کا وەرە دەرێ مادەم پارەی تێدایە فیلیش لە عەردی دەم بەو خوایە. هەتیو خەریک بوو نەو ناسمەوە ئەڵی جلی کوردی ئەو مپولەکەیە بە جیانتەوەیە لچە شۆڕ بووە بەین خۆمان بێلوت شەڵی پەنجەمۆرە هێشتا ماوە کەروێشکێکت تەڕ کردو ناوتە دەبان دەموچاو تۆڵی تا لێیە قوربانی ئەو چاوە قۆڕەت بم دەی کاکە کەی وەختی ئەوەیە هەواڵەکان چین؟ ئەرێ تو ڕاوەستە هێشتا قسەم ماوە خابەر عاجل ناخۆش هەواڵێ خراپ و هەواڵێ خراپتریش هەیە شت گولون ئێستا هەواڵێکی خراپە. کو دەزانی؟ ئەم دز کیمیاوی هێشتا هیچم نەوتوە ئەو هەواڵە کا زانێ. چیە هەواڵە کار ئەوەیە وەرزی ڕاو کرایتەوە. یانی گورگەکەش دێتەوە. سلاحتان لا نییە؟ هێلکەم کرد ئەوە کەڵە شێر پیاتافسیو بەبێ هەواڵەکان بێ گورگەکە لەم ناوە زۆر نزیکە ڕاستەخۆ باسی کرد ئەوجا من دەڵێم درۆرەم دارستانی هیچ گورگێک نییە درۆێکی قۆزداری ئەو یە قۆچەیە وەختی خۆی هەو بەزستانمە هەمووی بخواتەوە هیچ نەخۆی وێنەی بڵاو بۆتەوە مۆبایلەکەی لەسەر دارێ دانا و سێڵفی خۆی گرتووە هەی باوە گیان. ئۆه کورە زۆر ناشرین دیارە و چیەوە ئەگەر دەتبینی پێت دەرێ ناشرین چییە ئەی هەواڵە خراپترەکە چییە وەڵا با پێتان بڵێم ئەو هەواڵە خۆشەکە بوو هی کورە قەرە هەوارە چێن دەری خۆشە هەی قۆزنی کردە زانی ئەو لۆمە چەند جێی مەترسییە وەی وەی ئەگە بێ تۆ بادان و مادانە نەکردبا گورگە و قاڕ هەپێ نەدەزانی هەموو ئەتوو بووی خۆزگە و قۆچەشت نەمابا هادی و فشافشێ لە چیا من هەر بەو بادانە نەبوو تۆم ڕزگار کرد هەینەێ ئەورە بروسکە لەی شعیدا چاکەوی ڕگەێ لا خواردمی تۆ گۆرانی چی بخەنە سەر تۆ بێ لە سەماکردن بۆستی یانە وانەش هەمویان ناویان لە کارە ساتەکە هەڵاهی ئەو هەمووی خەتا ئیلەتە نەفرەتە بوو ئەو هەموو نەفرەی بە کوشتندا لە ئەو کارە ساتە گەورە بەهدی تو هەر قسە نەکەی لا چاو بووە بە خۆخی گەنی و هەتی و فشەفش نەکەی بە سەرما کەروێشکی کردوە بە لەچک و خاولی. هەواڵێکی تر هەیە بەڕێزان، گورگەکە بگیرێ وەرزی ڕاو قەبات ئەبێ. ئەخر تو ئەو خو هەیە تو ئیوەی گورجی بگری کادە پەیمان برێ بزانم کو گورجی دەگری دەی. زوو دێ شایی سێ پێی بۆ بکە و پەتێ لە ملی ئەبا ئەڵێن و ئەیبەیتە ماڵەوە. وەڵاهی ئەم پێم وایە دەتوانین وەکی ئیلۆ سەما بکەین. ئەمن دەرێم ڕاست دەکا گورگەک لێرە هەیە بەران خۆی شاردیتەوە خەتەریشە ئیلۆ تاکە هیوای مەیە نابا پێ بنێم ئەی بەشەر نەبێ حیسابی لۆ ناکەم پیاو نەبی لەکنەم ئیلۆیە. لە جەماعەت ئەو هەرایەی ناوێ نا ئەگەر ئەو گورگە هاتە ناومان بە هەموو مەخڕ دەبینەوە دەیگرینن و تەواو بەس ئەمە یەک موشکیلەمان هەیە هەر شتێک لەو دارستانەی ڕووی دا بیخەتە ئەو یەک قۆچەیە باش ئێستا بیخنچێنم کوا ها من و تۆ باشترین برادەرین. کوشتنی تو ئەرکەکی نیشتیمانیە کاکە. ئەمنیش وەک تو دەرێم کوشتنی وەی ئەرکەکی نیشتیمانیە. یەکەم مامۆستای گرتنی گورگم یەکەم بیرکردنەوە دووەم تەوقدان سێیەم توند توند ئەیگیری دوایی بە مقەست ناوکی ئەبڕی. ئەمن لەگەرت دێم دەمەوێ دڵنیا بمەوە ئەتوو هیچ جولەی ترت نییە. چی؟ تۆ دێی لەگەڵمانە؟ جۆتان لێ بوو برایان هەر کەس شتێکی لێ کرد من حەقم نییە بەسەریەوە. بزە بدوێ. یەکەم جار لۆ چێ؟ یەکەم جار بێ بچینە ناو دارستانەکە و لە شوێن پێی گورگەکە دەست پێ بکەین بزانین هیچی جێ نەهێشتووە پیساییە. باشە کاکە بۆن کردن بە عایدی من بی ئەمن بۆنی دەکەم و لە بۆ تانێ دەبینمەوە با یەکەشی بێت و نای ببا وتم با کامیرە دانین کەس بە قسەی نەکردم ئەم عربانەی بەشەری تیابوو ئێستا کەسی تیان نێبزانین گورگەکە لەوێ نییە دەی کاکە با پلانەکە جێبەجێ بکەین یەکەم نابێ دەسی لێدەی دوم نابێ دەسی لێ بخشێنی سێم کەس دەرسی بۆ نەکە لەوەیان خۆم شارەزان بەس بە بادان ئەگیرێ بۆ بەخواستە چی پێسی دەی باژۆن. ئاخر هەتیپ قەشمەر گورگە وا دەژیرێ دەرێ بزنی؟ ناکا دیسان بتەوێ لۆی بادەی. لە بادە موچاوی دەرکەی بۆی بادەم کاکە خەمی ئەوە نەبێ بۆی کەوە سەردەم. لێی مەگرن ئەوە هەر لە منداریەوە تەواو نیە. ئەی هاوار دە وەرە یارمەتیشتی وابدە باوکێ شێتە. سینەما دووشێ چەچی کوشندەی دوو کورە دەرگاکەی داخراوە ئەو مستەر پلاسکۆی بنێرن با دەرگاکە بکاتەوە وەڵام مشکیلەیە ئۆ کورە لۆ لە سەرەتاوە ئەو هات نەگۆت بەخێر بێن لۆ دیمەنی تاوانەکان پلانی تێقادنەوەی فرۆکەی زاپەر دەتانن بێنە ژۆرێ ئەوجا باش تەشتان پێ برم ئەو شتێک کە ئەنگۆ نەتاندێتە ئەوە بێنە ژوورە بە چاوەکانی خۆتان ئەیبینن تابلۆی عزیمی لێ نابێ لە ژوورێ دەستکاریەک شتی بکەن لەوەڕە ژۆرێ کاکە ڕاوەستن جارێ بووک تۆ خۆو قیاس کە بزانە بەو دەرگایە وا چی؟ بە خۆ ئیللە پێ دەکەوی. خۆ خراپم نەوتووە. ئا چەند ترسناکە، قاپی خواردنەکە بەتاڵە. وەڵاهی جێیەکی خۆشە من مەرەقم ئەو جێیانەیە ها تاقم قەنەفە ئەوە بێ نیشانەیە هیچ نیشانەیەکی لەسەر نییە من دڵنیام هێرشی کردو و شوێن پێکان خۆی سڕیوەتەوە گورک بەرازە بەراز هەموو شتێکەکە چواردە ساڵی وەک تۆ چێزانە تازەترین بەڵگە سەیری قاپەکان کەن پاک پاکە. ئەتو مەبەست ئەوەیە گورگەکە قاپەکانی شوشتیا؟ ئەی چەلاوی خواردو شوشتی. وەڵا هەندەک شت لێرە هەیە وابزانم ئیستفادەی لێ دەکەین لۆ دیتنەوەی. بۆگ تۆ تازەی لە ویشەیە پسپۆرێکە و یەک فلس نانێ خۆم زۆر زیرەکم لەو بوارە کاکە. ئەرێ ئەوها لە جوانم. دەست لەو کەلوپەلانە مەدە دڕندەیە دێ بۆ لامان و چەق و پەقمانەکات داینە. واو. کورە بێنە هەتیو ئەمە ئیشێ گەورەی پێکرێ بێنە با بەکاری بێنین ناکا بچین مینی دارستانی ئەگرینەوە تۆ جارێ مانە بگرە بۆیە و گورگە بخەڵەتێنین ئەماکەین بە دەموچاومان وەکو ئەومان لێ دێ وەڵا وابزانم هەندێک بە گورجی دەچی وە نیەک چی لەوان نییە کاکە دەموچاو ناگۆڕین بەکەلک نەهات ئێ باشە ئەوە ئەویشکە؟ گورگ هەرچەنێ فێڵبازیش بێ بچێتە شوێنێک پاشماوەیەک هەر بەجێ دێڵێ نانی خواردبێ شتێکی لێ جێماوە بۆن و منامی ئێسقانە لە هی مریشکە چێ بەو خوای گورگەکە خۆشەویستەکە منی خواردیە ڕاوە چە قلمە وەڵی لەوانێ بۆبی ئەمە خەمبارم گەڵەکیشم برسیە گەرەوەڵی ئێسکی قڵی خۆشم پێ ناخونێ وەڵاوە تازەیە بۆن بەهارات و پیازیشی لێ دێت هەردی بۆنی بینی ددانیەتی بۆنی بەهارات کەی وایە ناوەڵا ئەمن گەلە زیرەکەم ئەوە بۆن بەهارات و پیازی لێ دێ کاکە من ئەزانم تۆ پیاە ترسنۆکی بە زۆرە میشاکەی بەس وەللە بەهاراتی پێوە نەبووە تێگەی ئابە و سەماعی گوێ تا بەو بکە لوپەلا ناتوانین شوێپی گورگەکە بدۆزینەوە یعنی تا ڕادێک شوێنەکەی ئاشکرا بووە و دۆزینەوەشی زۆر گران نییە یعنی ئەو چەندێ زیرەک بێ ئێمە لەو شەیتانترین شتەکانی من کەسێک وادێت خۆتان لە جێلی بدەن دەی ئەرێ دەبڕۆ تاوەسیامە بوویمە چێر بۆبی هەروەها ئەتوش بۆ کۆڵە تۆرەتان دەکەمەوە. سلااو بەڕێزوینی ئەو خوارد سەگم لۆ هینای کاورە بزاوە سەگەل لە چێە یەکەم داواکاری وی ئەوەیە ئەو گورگەی ناو دارستانی لە کۆر کەینەوە یانی بە هەموو ئەقری خۆی دەیەوێ ئەمە ئەو گورگەی لۆ بگرین و بە دیاری لۆی بنێرینەوە نا ئێخۆ زەرافەی ناوێ وتم نا خێر نژە ئەرێ نازانن گورێکتی هەی جێلینا ئەل گورگ ئەلمەترسی فی دارستان ئەو کە تێگەیشتن یاحنی یەکەم تشمان دەبێ سەرێوی لێکەینەوە. هەموان لە هەمان دارستانی خڕ بوونەوە و گورگەکە و ولچەکە و سەگەکە و ئاسکەکە وڵی ئەوە لۆ مەگەلە گاسانە نیشانە ئەکسشی لێدرا یعنی لۆ مەگەلێک حەڵاڵە ئەی بە قوربانی ئەو خوا بم ماشەڵا کە جوانی ژنێ بەخوا جێلێت. گورگ شەیتانیەکی زۆر گەورەی هەیە ئەم هاتیوە زوو زوو شوێنی ئەگۆریێ دوربینەکە واڵێ. ئێ باشە ئەوە برێ لە چێ دەخەوی چ دەخوا ئەو. یان پوی کردبێ بە خۆیا. ئەوجە پوو چ کاریگەریەکی هەیە لەسەر ئەوە؟ بۆ دۆزینەوەی گورگەکە گرینگە. پوو هەتا پیسی پیسی هەبێ دۆزینەوە هەیە. ئەمن هیچ سیقەم بە تو نیە. ئەی مادام بۆچی دوام کەوتوی. با پیسیە و گورگە بدۆزمەوە ئینجا عیلاج دەکەم کچێ. بەرێ من دڵنیامە تۆ ئەو پوە دەدۆزیەوە. مواسەفاتی عەجیبم هەیە با پێتان بڵێم چیە ئەمە بخۆم ئەزانم ئەو گورگە چەنێ دوورە. چاوەکان پەنجەرەن بۆ ڕوحەکان. ئا بیکە بە عەشایەری بڵێ کخە بە زمانی فەلسەفەی تۆش پوو با داتاکان وەرگرم. ئۆۆۆ کاکی ئەو شتانە نازانن بەمەی دۆزینەوە. ئەمەی پەنجا حەو دەقە پێش ئێستایە بە دەقەیەکی شەتا کردوێتی هەوەکو دەزانی ئای قوڕ بە سەرمان لای دەریاکەیە نانی خواردو بۆ خواردن چووە ئەرێ تاکەینی ئەو چتە پسێ پڕەنادەی کچێمەوە کوجی بی ئێس وایە تانەی خۆی شوێنی گورگەکە و پێناڵێ لەوەی تامی خۆش بێ هادی وەڵا زۆر لەو فستقەی تو تامی خۆشتر دایمە ئەوا خۆی هاتیم بانەی مە خوارێ لۆت لەبەو فستقێ تا ئێستا ژنم نەهینە ئەتو واز لەوەی بینە ئەوە لە ترسان هەر ناوێری بێتە خوارێ هەکا مە چ بکەین ئەو ئیلۆی ئەتو فشەت پێ دێ ئەو دارستانەی دەپارێزی خۆڕێ کاوێژی دەکات خوا ئەوێ سیقەی پێ بکەنە خەر تهارێ نە رۆی نە پیسی خواردیە وە ڵە هێسە بۆ کە لاچ کە ری لی دی. ئەوە تواڵی نان و بیبەری خواردووە برا ڕۆکە تیژ بوو ناو هەناومی هەمووی سووتا بوو بوو مستەروینی چۆن گەڕان هیچیان نەبین ئەو لە ناچە ستودیو ئەستێران دەنگدانی لەو گۆرانی بەخۆی دەنگت خۆشە نازی زەکان بوون بە پێنج هەزاری زمان یەڵێ فەرشی بەردەم کۆش کورە لێی گەڕێەوە کە خەی خوار دێ تەفنیش بووە ئاه بەخوا پیس واللهی واز نەهێنم تازە تانەوی بینمەوە کۆڵ نادەم کەواتە با کورتی کەینەوە ئەمن زانیاریم لەسەر ئارڤین نییە بەڵێ بەڵام پیسی گورگەکە زانیاری بەمە نەدا ئێ بڵێ ئەوە مانای وایە ئەتوو هەر هیچ نی ئەوە قسەی ژنە یعنی ئێستا تۆ قەشمەری و بە من دێ کورە وەڵای ئەمنیش گورگەکەی زانیاری لە دوای خۆی جێنەهێشتووە چونکە زانی من بەدوایەکەوەم شەیتانە ئەوە تەئکیدم زیرەکی من داقیەکاتەوە. ئەم ئەوەندەش سەخت نیە. ئای قوربان ئەو چواردە ساڵیە بێ. بەڕاستی سم تەنگ بوو. ئازارێ کەس نادەین فەقەت لۆ یەک پرسیاری هاتینە. ئەی خوایە یەعنی ئەمن کۆنگرەی ڕۆژنامەوانیم هەیە خوایە ژیان جێکی جوان بینمەوە چێندەر جوانە ئا ئەوەتا کاکە جان ئێرە جوانە عەلە ساس دە دەو بەحرینە برادەرەک فۆتۆشۆپی کردیە ئەلێرە جوانە. وەڵاڵی کۆنگرەی ڕۆژنامەوانی هەیە. من سەرکردایەتی هەموو شتەکانم کرد کاکە ئێستا پێویستمان بە فڕۆکەوانێکە چێ لە خۆی ڕابینێ قازە قۆستۆزانی من جەزم نییە یادی و لە عزمان مرور نییە کەسێک دەیەوێت تیارەکەی بفرینی باشە چێە؟ کورە پاسەوان وەرە کاکە قوربانی چاوت بم ئەو کەلۆشکانە لەوێ لا بە وەختە تووشە فەقەرات بم فڕیان دە مەغزنی تارە لە جێشی جیام کەەوە دەی غوسلێ خۆی حەزم لە کۆلکەدارێک قازە قۆزجان ئەوەش سوکان بێجازا بێ کاکە بۆ نابی ئەو خۆتان باڵدارن کاک ئێمە خۆمان توشی مشکیلە ناکەین کارە بۆ ئێوە ئێمە باڵمان هەیە دەی سەلامەت بن. فڕۆکەوانەکەمان باش نییە ئەوها بەڕوابەر دەبینەوە ئەی با بەڕە خۆم لە فکرم نەبووم لە سواری تارێ دەتوسێم یانە تۆ لە تێکشکانی فڕۆکەی نەترسێ وڵی بە حیاتمون دەنەترسایمە ئەها دیتا قەرەویم چ سوودەکی هەبوو؟ بوو بەخوا و بەگەی دو هەمومانی ڕزگار کرد نایەڵم پیاو بە ئیسراحەت نانێ بخۆ درم تەقی هەوکە وەختی تەقەیە سەیرە ئەو گورگە چۆن ئیجازەی تارەی وەرگتوێ ئەوانە گەلێک زۆرزار و سەختە چینە یان شتێتر پەیوەندی نێوان ئەو گورگە ئەو مامزە چۆن دروست بووێ ئەمن بەس حەنتیکەم بەوەندەی دێ ئاخر مامز گوتەتانی تارێ باش بە شەرەفتا هۆز من دەی لۆ گرتنی وانە دەبی ئەمەش وەچی وان زۆرزان بی زۆرزانی چییە پارەکە سەفتە دۆلارەکمان دێ بەگەرت دەکەوین لە کوێ عەرزە بکڕم ئەم جارێ؟ ئاخ جێلی نا. دەی کوڕینە کچینە دوای گەشتە خۆشەکە ئێستا کاتی ئەوەیە بگەڕین بە دوای گورگەکە و بیدۆزینەوە و لە ناوی بین من بۆ ئێوەمە ئێوە بۆ چێتانە ئیسا ناتینەوە سەر مەسەلەی گورگەکە کاکە شوێن دیاری کراوە ئەو گورگە لەوەیە با بچین دەستگیری بکەین ئەرە ئیلۆ کورە وەڵا مردم دەبا ئیسراحەتەکی بکەین لە جێیەکی دانیشین حساب کە ڕێک قاچاغمان گرتیە. ئیسراحەت ماکو لە دەستمان ڕاکە. جێلا ئەوە فڕۆکەکەش لە دەستمان شکا. ئێ کورە لەو دارستانە گەورە و گرانەی کو بە پێیان بڕۆین کورە وەختە بمرین نانەکی بخۆین نان. کاری زۆری لێیە ئەڵێم بە ئاسپ و عارەبان هەیە دروست. باشە گیانەکەم ئەوە بەداری عارەبانەکە دروست کرد هەدی ئەسپەکەی لەشێ دەنێ کورە دەی ڕاویەکەی باشە ئازیز. ئاسەوە سی گۆرە توی سێ گەیستی هەدی لەوەی. هەوڵە چی باشت دا بەڵام ئەمن گۆتم سەری خۆت دەخۆی ئیلە. باشە باشە کاکە بوەستن تۆ گێل سی تۆش ئیان وای دانەن ڕووبەڕووی گورگەکە ئەبنەوە بیرتان بێ ئێوەش وەکو من هەمان ئەرکتان لەسەر شانە ئێوەش کەسوکاری ئەم دارستانەن کاکە من سەری خۆم ناخۆم وەڵا من جەرگم بۆ ئێوە سوتەوە ئەگەرە حەقم چیە بە گورگەوە بەخوا داشم داشێ کیلۆی گۆشتم لێ ناکاتەوە ئەو قوڕوخەپانیەوێ. چرچ و ناشرینی وەکو منی بۆ چیە مەگە پێستەکەم بکا بە تەپەڵ تۆێ تۆێ تۆێ جا لە هەمووی ناخۆشتر بە نینۆک ڕاوەکە ئەی چەقێنێ پیاتانە نینۆک لە شوێنی قۆرقۆڕەدا قەسەم بەخوا ئێش یەک فیشەکی هەیە گوێ درێژەکەم بۆ بێنن ئەوجا تو بەوەی دەچێت چێندەر ئیلۆ بۆ گەشتێکی درێژ زانستی ناوەڵا ئاوارە بوون. وەڵا ئێوە چی باسی ئازاری دەکەن ڕاست ئازاری مەعدەی خۆم بەبیر دێتەوە لە برسان بەخوای وا بڕوە خۆم دەخۆم ئەک ڕەبی ببری باشە کاکە ناچارم بە قسەی من بکەن دەبا وەڵاهی یان لە برسامرن یان ئەو گورگە هەر هەموومانە خوا لەم دارستانە من دۆستی گیانی بە گیانی ئێوەم فی سەبیلی لا خۆشتانمەوێ ئێوە تە لای تووە هەنێ جاریش ئەڵێم ئەو ڕێگای من هەڵمژاردووە لەوانەیە هەڵە بێ دەبی وەبی یانی لە جیاتیەوەی دوای گورگەکە کەوین ئەتوانین گورگەکە بۆ خۆمان ڕاکێشین دڵنیام هۆمان پێ کرێ وەڵاهی بەس کا لە مێشکی تودایە. بووک ئەزانم لە ترسی خۆت واڵی تۆ ناتەوێ گورگەکە ببینی لوت قۆز ئێ لۆ بووک ئەرێ خۆ نەگۆری کاکە لە ڕاوە باوقێتانێ بەستم ئەمن دڵنیامە تۆ باشی وەڵا سنگت خێلە وەڵاوی ببینی دەمخوا بەڕاستیەتی شازی تۆبی بەقلی ئەو گورگا وەڵا کاکە تۆ ببینیە ئیتر رێک شلە بێ بەس وەڵا حەماوەی فولە بێ بەخوای دەترسم ببینی بێتە داوام شتیوانە کاکە ئەوە تەنها نمایشێکە دانی شەبانەکەی بووک بە خوشکم بی زۆر جوانی سلااو ئەمن بووگەم ئەمە بەخسم بووگێتی کەپ بەخوا هاسارد و سڕبی لاو لێ ناکاتەوە ئەشت خوا ئۆکەی ئۆکەی هەرچەندا من دڵنیام کە هیچ گورگەک لەو منتیقەی نییە بەڵام من یارمەتیت دەدەم دەی باشە با دەست پێ بکەین بە چاو پەیوەندی پێوە بکە بەڵام چاوی تێ نەبڕی ژێر چاوت ڕەنکە لە هەمووی گرنگتر نابی بترسی دەبی زێردەخەنەکی زۆر جوان لەسەر لێوت بی خراپە بەدرم نییە هوز بە کچێ تۆ خۆ کچی لە پاریشنەوە چۆن نەزانی سەردا پێویستە جەستەت بادەی ئەجا زمانت شیرنکەی ئەبێ بە لار و لەنجەوە بڕۆی دەمت لە دەمی نزیکەیتەوە کۆرە بابە واز بینن کورە والله هێوە سەر ناگری خۆبادان و ناز و. ئەوە! سڵاو خاتوونی بەڕێز. بەڕاستیش دەچی عەجیب و سەرنجڕاکێشی. خانوویەکم نۆیە سێ سەد مەترە ساونا و ژووری نووستنی تایبەتی تێدایە یانی مێرد بە من دەکەی؟ دەی جێلە ئەوە منم ئەمن بووگم ورچەکەی ناو فلیمەیمە ها ئێ تەلەفۆن بە بکەی بەخوای سەرناگرێ من زۆر برسیمە بەخوا خەریکە مرم لە برسا خواردن کەچە بیتەماتان مەسەلەش کوردیە دەرێ نان بۆ ناناوە گۆشت بۆ قەسا وەڵا من قەسا بە ناسم فتی لە گۆڕی وڵی پیاو بە پیاوەتی خۆی جوانە تەقلیدی ژنی پێ ناکرێ کوڕینە ئەو ئیشە گەلێک سەخت دەبی تەمەشای دوو کودی نارنجی دە بامنی بنوە کردیە عەرەسە زەوە هینا ئەوچ پێ دەرێن ناوی نارێم قەینا. بیرم کەوتەوە بلیمەتیەکی تر بەکارەهێنین براڕۆ بیرم چوو هەتیو چۆن لە بیرم کرد چی لار لەناو مێشکما. هەی کورینە ئامر برسێتە کەی خۆم خەڵاس کرد جگم تێرە. خربوونەوەمان هەیە ئەمن دەرێم ئەو سەگا گورگەکەی خواردیە. ئەوە خۆی خۆشەویستەکەی بە دوو کەوتووە فەقیرە گورگی چی ئەوە هەر لە گورگ زیڕەی کردووە ئۆکەی تەواو داخی ئەو پلانەی مێشکم لە بیرم چوو ئەمن دڵنیام ڕوونکردنەوەی زۆر باشی هەیە لەوە شتە سوورەی لەسەر دەیڵێ من ئەڵێم ئەوە خوێنی دەموچاوی خۆیەتی یان لەوانەیە لەگەڵ گورگەکە بە شەریکی شتێکیان خواردبێ ئێ کورە وەڵاهی نیە ئەمنو ئەو سڵێو ئەو گورگەم بە حەیاتی بەیەکەوە نەدیتەوە دینتا نەبیت. ئێ باشە ئەتوو ئەمنو گرگەکەت پێکەوە دیتیە؟ لەو حاڵەتانە هەموو کەس دەبتە گورگەکە. وەڵا ڕاست دەکا بوو. کورە تۆ ژنی گورگەکە نەبی. ناوەڵا. تۆش ئەزانی؟ بەڵێ ئەوە دەزانم. کەواتە تۆی. نەخێر ئیلۆ خۆ من گورگ نیمە. کورە گاڵتەم کرد ئەوە تاقیم کردنەوە ئێوە دەرچوون پاکن. ئەگەر ئەمە بمانەوێ بزانین ئەو سەیە گورگەکەیە ئەوە دەبی تەحقیقاتەکی تەواوی لۆ بکەین وەنیەی لۆ. سەرەتا خۆ شاردنەوە لە وی تا یەکسەرێ کا بە هەرا ئەگەر ئەوە بکەین بڕوا بۆ لای گورگەکە ئاشکرای ئەکەین. ئەمن دەڕۆم کوڕینە چ دەکەم بکەم ئەم برسیمە دەچم شتەکی دەخۆم. مستەر بلاسکۆ برارۆ قۆز بووی. پاسەوانی بکە. ئۆ مستەر وینی ئێستا لە ئەرکدایە. ئەم کامرە هەموو شتێکمان بۆ ئاشکراکە ئەگەر پەیوەندی لەگەڵ گورگەکە هەبێ من هەر لە سەرەتاوە سیقەم بەو پلاسکۆێ نەبوو تۆ هێناتە نامۆزوعەکەەوە ئەمرێ نەمینێ ئێمە بێ باگابین بەس بخەوین فەوتاوی وڵایت مشکلێنی ئەم دەتانە باگابێمەوە هەستە قەشمەر ئای بووک من وتم ئەبێ بە ئاگا بین کە چ بە چرکەی خەوم لێ کەوت خەوم بینی لە خەوما لەگەڵ دۆلفینێک هاوسەرگیری مەکرد بەخوا دۆلفینێکی نازدار و قەڵەو بوو بەخوا نازانم لە چۆ باسکەم و باسی چۆیت بۆ بکەم برۆکەوانی چاومانگا پولەکەکانی زێر بوون تۆ زانیاری و نییە درێژترین خەو دوانزە چرکە زیاتر نییە بە دوانزە چرکەی خوێڕی خەمێ نەبێ بەخوا هەر هاوڕێ بین با دۆلفینیش بێنم باشە کاکە مە یەکەم ئەرکی تۆیە لە شەودا پێویست ناکە ئازاری خۆت بدەی خاپە جیان ئەگەر پاسەوانی بکەی بەم کامیرەیە گورگەکە بێت تۆ توانی بیبینی ئەگەر ترساشی قەی ناکە من باگا بێنەوە بەڵام تۆ بەبێ من هیچ پێ ناکرێ یعنی ئامادە بە بۆ هەموو ڕووداوێ یعنی لەبەر ئەو گورگا بێ دایمە چاوەکانمان کراوە بێ هەی کوڕینە کوڕینە هەستن سەگەکە ڕۆیشتە لە کامێرەکەەوە سێرەکەم زان چی کردووە شەیتانە پەلە مەکەن باوری پێ مەکەن ڕەنگە بە خەوتووی ملی ڕێگرتبی ئۆ ئەو داماوە لە خەوەکە بە شوێن خۆشەویستەکەیان ڕاگە کەچی ئەو داماوە لە شوێنی خۆشی ناجوڵێ با تۆزێکی بەرمە پێش یعنی ئەوە گورگ نییە؟ ناوەڵا کاکەوە تەنها لەشێ خوری هیچ ڕووی نەداوە با سەیری کەینەوە دیسان قەسەم بەخوا ئەوە لە ئاسایی منە کاتەوە وا سەماکە ئەوە بۆ سەرنج ڕاکێشانی گورگەکەیەتی تەقلیدی منە کاتەوە خوێڕیە. کورە شتاشکا ناکا مستەر پلاسکۆ گورگەکە بیتن. کەواتە منیش گورگم؟ من هەمیشە دوایین کەسم کە گوێم لەو شتانە دەبێ یانی ئەگەر ئەوها بێ ئەمن بۆ ببووە بیم خواردیە ناخۆشە بەخوای دەڕۆم و ئێرێ بەجێ دێڵم هاورەکانیشم لەدەست چوو باشە من ئێستا چی بکەم؟ باشە ئەگەر گورگەکە هاتبی کو پەلاماری مەی نەدایە بەڕێزان؟ پرسیارەشی مەعقولە. یەکەم جارە تۆ قسەی ڕاست بکەی کەواتە ئەو گورگە نەهاتووبوو ئێرە یانی ئەگە بهاتایە وەی وەرە یەکەم جار تەقە لەو گورگە مەی بکەن کورە گورجی چ وەڵڵاه ورچم وەڵڵا. چێ فاتە گورگەکە خەریکە لە دەستمان ڕاکا. بەخوا ناشینە لێمان ناگەڕێ گولەکە خوار ڕۆی ئەتو ڕاوە ڕاکا کە سەر بەخۆ سواریەوەی بەبا ئەوە توزانێت و چێوە دەچی کاکەەوە بنی ئاگرێ لەوانێ ئێرە جەهنم بی کورە والله دەڕۆی ناکە لە باوکە مەی خەڵاسکای ئەوە منیش هاتم. برا بەس دەستم بگاتێ ئەرێ وەڵا جانتای وێم گرتیا برا ڕابکێشێ من تێناگەم ئەم موچە جانتای بۆ چێ فاتێ بەخوا من هیچ ئەمەلەکم پێ نمایە نا ئەری بی دەری واز لەم کۆڵە پشتە بێنە لەم کاتەیە برا جیگڵەکەم بدەوە عتیم برا نا ئەی ناکە بە ئەو جارە تو براوە بی ئەکرە وەڵی ئەوە مەحقۆل نییە دەفەر بوو پیاو شانسینەبی ئەو هاە لەو هەمووجەیە کەتی مەسەرچە تخوا وەز ئەمنی تێداما بوو ئێمە زۆر باشین ئەڵا ورمان کەوتینە جێگات هەرڵی بۆڵستەرەوەە نەرم خۆشە بوک دەک جۆراین دایە بۆت بە شەرەفم ئێستا لاسمتت بووە بە بێژنگ شوکور خۆت و سەلامەتی لێرە تا قوڵتر بچینە خوارەوە گەدەمان زیاتر بەرز دەبێتەوە پێم بڵێن ڕاتان چۆنە. تو شەڕەفت ئیلۆ واز لەو مەوزوعەی بینە ئەمن یەک یادگاری مندالیم هەبوو ئەویشم فەوتا کەتە ناو ئاگرەکەی ئەویش دینگل جیان بوو. بەڵێ. بەڵام ئێمە خۆ سەلامەتین. سەلامەت؟ بە شەڕەفت ئەوە سەلامەتیە؟ هەموو قەلبیم بوویتە دڕک هەتیم ئەرێ وەڵا لە سەرێ ڕابەر بوویمەوە لەو دارستانە گەورە و گورانەی کەتیمە سەر دڕکەشی. من پێم وتی بڕیاری خۆم داوە تا نەیدۆزمەوە واز نەهێنم گنە گن مەکە. بەرە دابڕە وەڵاهی ئەوەی بە دوو دوو بکەوی فەوتایە. بووک من باوڕم بە تۆ هەیە تۆ ئەبی بە ورچێکی زۆر ئازا و گەورە وا دڵنیاشم لەوە پیاو نییە شان لە شانت دا. واز لەو قسانە بینە ئەمن تەواو ئەمن لەگەر تو چیتر ناگەڕێم هەموو قەلبم بویتە دڕک ئەمنت کردیتە ژن. بەس ئەو مەسەلەیە تەواو بێ خۆشترین سەفراکەی. ببورە ئیلۆ. باشە من هەردەم یەبوو ئەمزانی تۆ بێ غیرەتی و کەلکی دوو فلسی سوتاوە نییە ورگت ئەڵێی مەشکەیە من ئەبێ پشت بە خۆم ببەستم هەر خۆم چونکە من هەر خۆم نازی خۆم هەڵەگرم کەس نییە نازم هەڵگرێ ئەو شتانەش هیچ تەئسیرم تێ ناکا. ئەڵێی جغارەخۆرم بەو قسانەت ناوزگم ڕەش بوو. دە باشە با هەندێک لە خۆمان سارد بینەوە عەلەساس ئەتوو باشترین هاوڕێی من بووی هەی عەمرت نەمینێ ڕەنگە ئەوها نەبی ئەتوو بتەوێ بە فێری برادەرایەتی دوژمنایەتیمان لەگەر بکەی بەخوای سیقەمە کەس نەمایە من گەمژە نیم لەبەر ئێوەمە ئەتوو خۆپەرستی کاکە بڕۆ لە خۆت برادەرە چووەچی خۆت ببینەوە. تۆ دوانی ئەو سەفرانەی پشت سەیدەرە لە بیر بکەی هەی بێوەفا کەمم تکە دەرخواردای وەڵا جارێتر لەگەڵت ناگەڕێم بڕۆ بێوەفا خۆچۆت لەو دەنگە بوو ئەوە دەنج گورگەکەیە ئەوە لەو ناوە نزیکە من ئەڕۆم ئاسکەیەکی خۆپەرست نیم ئەبێ بگرم بۆتان بسەلمێنم کە من دڵسۆزی دارستانەکەم لەگەڵ گیانەوەرەکانی کوڕی لەو مەڕۆ ئێرە شەوان دەعبای لێە دوایی دەتخۆن فڵقیڕ و جەحەنەم با بمخوا بە حیاتی متمانە بە ئاستی ناکەم چیتر بەخوای گەمژە بووم ئەی هەوا گراوەستە تەواو ئەمن و ئەو تەواو تازە ئیلۆ غیرەت گرتی و ڕۆی بەس بدیت بە ئەو عەزەڵاتەنێ و هالی کردبوو ئەیوت ئیلا دەچم دەیوەڵی هەمووی فشە فشە با قورآانیە لە سێبەر خۆشی دەترسێت بەس ئەو دەیگو حەزم لێ بوو کیشم لە دەربی باسەکسێ بە حیاتی باسی ئەو خۆرێم لۆ نەکەیەوە من گەوتمە ئیلۆی باشتەکی هەوهاڕێک بخی بەس ئەو دەستە ڕاستی مێیە. زارە تو بەقەم پاری ئەوم لۆ پسێنە هەمو قەلبم دەخورێوە چی ئەو شتە پیسە ئیلۆ دەتانی ئاگای لە خۆی بی بەس بەو خوایە ئاگای لە کەس تر نابیتن. ئیلۆ ئێستا دەچیتە ناوچەی ورچی مەرگ بەتەمایە ئەو شۆلەو جێیە ترسناکەی بمێنێتەوە. سوپاس بۆ زانیاریەکەت کورە ڕەبی قۆچەکەی تریشیان دەشکات. ئەمن ناچمە ئەو جێی کە ئەوی لێ ببینێتەوە ئەگەر لەسەریشم بدا بووک ئەو ئەتوی زۆر خۆش دەوێ ئەتوش ئەوت خۆش دەوێ ئەو بووکەیە من دەیناسم واز لە برادەرەکەی ناینی با ئەمن خانیەکی دروست کام واللهی ناب یەک بەشتان ببینمەوە دەوازم نەبینن کاکە کەواتە من گورگم وەڵا ناخۆشە یانی هاوڕێ خۆشەویستەکانم بەهۆی منەوە ئازارە چێژن ئەی عمرم نەمێنێ ئاخر خوایە گیان چارەنووسی من لە ئەوهای لە هات ئەمن چەم کردبوو ئێرە بەجێ دێڵم بەس بەخوای ئەمە زۆر برسیە خوایە هازەوەرە لەسەر ئەو برسێت ئەی گورگش بێ وەڵامش لەو کاتی وەکو ورچەکەی دەکەم قەراتن ئاکەشی نیشتمانە for muscly weapons of ferociousness my puppy dog eyes will burn blood red my snout will grow into a toothy snarl The silky coat will all fall out and in its place a wolfy mane. I feel a change now. ئەمن وازم لێی نا کاکە هیچ پەیوەندیەکم پێی وێ نەمایە ها لەم جێگای ئێرەدا هەموو شتێک ئازادە بکەی لەبەر ئەوەی ناوچەی ورچەکانە وەڵی غاولێرە قەدەغەیە باشە ئەرەوەڵا ئێرە ناوچەی ورچی مەرگێ ئەمن تاقیدم ئەو ورچە لێرە خۆی شاردیتەوە ئەو ورچە لێرە خۆی شاردیتەوە باجارێ ئەوی لێرە ببینینەوە لە دوی ویش سڕێ ئەوانی تکە دێ حەجەلەتان نەبی ئەوجا ئەوها تەقەی لێکن وو تۆ بڵێ تەسلیم بێ. ئەو جلۆ یەکەم جار تەقەی لەمە ناکە لۆیی بخەرەتێن. ئەه بەخوا جێلن ئەمە ناوێ تەقە لە گۆ بکەم. بەخۆ جێلی وەڵاهی ئەوها باشترە. کورە دو گولە نات بڕی لۆ تەقەت لێکەم بەخوا شێت مەکەن ئۆ. ئاسێ ساتون تۆ بکوژ ئەو جامەتمان پێ دەکرێ لۆ چی بکەین یارمەتیە دەین لە داخی ئەو گورگە قینم چوەتە عرزا ئیلۆ خێرا لێرە ڕاکە ئەمن بۆی مەگورک ها چا من نام هەیە ئازارت بدەم دەستم ناستە هاوڕێ خۆم ناسانم لۆ حەتی جۆمە دەرێ هەستی خۆمە گۆڕەمای کە بە گورک منیش جارجار وەکو توم لێ دێ یانی هەستت ناپاچت لێ دەکا کۆڵاو دنیا لۆی لاتیار هەموو بێوەفانە شتو شارەوەکانم بەس من شەرەفم ئەترسم خەریکە ئەیکەم بە خۆمە من ئێستا پێویستم بە یارمەتیە پێویستم بە کەسێکە هاوکارم بێ دەسم دامێنتان ئەم شتەخرا چییە؟ بوو تۆم نەپارێزی؟ هەی قوربانی غیرەتێ بن شاو یعنی هیچ گورگێک لەم ناوە نییە؟ ئەگەر گورگەکە پێ نەگیرێ خۆ دەتوانم ئەو ورچە ئەو مامزەی بگرم فاتی حەجی بخینە گولە بدەن و حەقدا نەوی ئەهە بەرە ڕۆشەیتانەکان لێرن ئەوە چیەوە تارمای مردووەکان لێرە هەستاونەتەوە برا ڕۆ دەبێ ئەرێ. برادەران هەموو هاتن. هەتیو لای دە لە سارە بیکە بە قالۆنچە. کورە مەیە ڕای کرد لایکێکی بۆ بکە. ئەوە لۆ هەر دێی هەی عەمرت نەمینێ پیاو باشە. کورە ڕاوە بە دێ مێلا. ئای دێی ڕاوە شوێنە خوشکم دای. حەمرتان نەمینێ ئەنگۆی ڕاوێنە ڕاو پیاوی وەچی نییەوێ کا لە چێ دەرن. دیسان فرمێسکەکە هاتە خوارەوە وای هەر بژی سەرۆک لێدانێکی جوان بوو لە خی بە زیادبی لە کۆرە گورگە پیسەش بووینەوە دەبایە ئەم بمزانیایە ئەوە لێرەیە. لەوانەیە لە ڕێیکی دوورەوە هاتبێ. لەوانەیە لەوانەیە سێڵفی ئێستا لەگەڵ گورگەکە. دەی دەی کاکە فران دەنە ناو سارەی لە کۆر ئەو شتە پیسە بووینەوە گەورەترین درڕندەی ئەو دارستانەمان لە کۆر کردەوە ئێستا تەواو بێ مشکیلینە وەرزی ڕاو قەپات کرا مەمنوعە یاڵە بڕۆ کوڕی نەدەی بوون ئێستا بە باشی ئەتومناسی ئەمن لەو ڕۆبە دو ئەتو هەتا هەتا لێرە دەمینێەوە لەو دارستانەی ئابرانەی بەنەوە بۆ شارەوە تێگەیشتی چم گوت ئێرە ماری خۆتام لە ڕاستیدا هەندێک نەستەلەم پێەیە ویستم بدەمە ئاژەڵە چێویەکان بەڵام ئەو شایستە ئەوەی بخۆی ئەمە هەمووی نهێنیە برا بووک بەخوا باوڕ ڕاکەم یعنی منە تۆ بێگواچی نەزەفرە ئەجیە بسەیتەرە نەستە لە شەبەی لەگەڵ خۆمان بەخوا خۆشە فێنکە داس و دنووسیشی لەکەین باشە کاکە قەینا من دێمە سەفرەی بە سەفرەی لەو دارستانی ناکەین دەبی دوور بڕۆین بەتەواوەتی جیاوازە بێ بەخوا خۆشە من و تۆ لەگەڵ ئەستێرەکان ئیتر لە دەست ئەو گورگەش نەجاتمان بوو سوپاس بۆ ئەو خوایە. وەڵای کاکە دەزانم ئەو جێیە زۆر خۆشە بەس وابزانم نوسرایە هاتن لۆ ورچی قەدەغەیە. من نوسینی وام نەبینیوە درۆیە. بەڕا؟ شتێکی خۆش تۆ گورگەکەت بەزاند ئێستا مەترسیشمان لەسەر نییە نەمزانی وا بەغیرەتی. ئەی کوڕینە. ئەرێ ئیان یەک دەقە کاکە. بەخوا من تاقەتی ناو ئەوانەم نەماوە بێزار بووم بۆ نای من و تو بچینە دارستانێکی تر ئەوجە دەبی بەخوا دیارە پێ خۆشە هی چیرۆکەشی ترسناکت لۆ باسکەم بەڕاستە جێ بگرە ئێستا وا هەز دەکەم گورگەک دێ لە پشت سرت بە ئاوا ڕادەوەستیتن ئاتۆش ناترسی ئۆ ترسناکە ئەو گورگە ناشرینە لە تاریکیا ون بوو ئیتر چاومان پێی ناکەوێت سفرمان کردەوە وەڵا دەرسێکت پێی دا بە حەیاتی باوکیشی لە بیری ناکات لەوەی ئیستا تۆ بیبێ. وەڵای تاقیکردنەوەکی باشە. ئۆ ڕاوەستە دەور لە بەرامبەر کەسەکی غەرات کردیتەوە کورە برادران هەموو شتێک لەوێ باشە ئەی بینیە یان ئاخر بە بابی بابم دەگە دەچی نەکەی تۆم ڕاکردن ئەرکێکی نیشتمانیە لو هەندەچی بانادەی بووک والله تۆ ڕاستە کرد گوێ بیرم نییە خۆ من بە بادانەتوانمەوە کۆنتترۆڵ بکەم بۆبی لێرەیە سۆپرایز میستەر وینی ئەمن قوربانی ئەو لوتە درێژە و بم ئەزانی چەنم بیرە کردی هەناسەکان کوی گوتمە سەدە تۆشنە چلۆی نایمە بەخوای ئیشم گەلە زۆر بووە ببوورە ئەوە جەژنی لەدایکبوونی مێردەکەم بوو چوم هەریەکم لۆ کڕی ئینجا هەر ئەوە نیە چەند هاورێیەکم بۆ هێناوی بە دیاری یەکێکیان هەڵبژێرە و چەند ئەولادێکمان بۆ بخەرەوە ئێ دە فەرمو بە قوربان ئەوە سوپرایزەکەیە هەڵبژێرە ئەوە بۆ کەلاشەکەرە لێ دێ. میستەر وینی گیان جوان بۆنیان کە بزانە کامیان بە کەڵک گیان بەخوای مستەر وینی گەنەکی پێ خۆشە پیاوە کە خۆ ئەمە هە مندارمان نابی با سۆمان زۆر بی دەوەرن با بچینە ژۆرێ ڕۆژی حەفلەکەی دیاری کەی.